چیرۆکی فڕوفێڵ و پیلانگێڕانکردنی کوڕەکە لەلایەن ژنی سەرتاشەوە بۆ گەشتن بە کچۆڵەکە شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار سەرداری بەختیار کوڕ ڕۆیشتوە لە ماڵ لە تورەکەکەی دایکی پارچە زێڕێکی 500 دیناری دەرهێنا و ڕۆیشت بۆ گوزەری زەرەنگەران لەوێ پرسیاری سەرگەورەی زێڕنگەرانی کرد کە دوکانەکەیان پیشاندا ڕوانی پیاوێکی بەنگین ڕێکپۆش لە دوکانەکە دادانیشتووە چوار شاگرد کاری بۆکەن سلاوی کرد و سەرگەورە بەخێری هەنا کە کوڕە دانیشت پارچە زێڕەکەی دا دە زێڕنگەر وتی ئەمەوێت مستیلەیەکم بۆ لێ دروست بکەی یەک مسقال بێ بێک هەموو زیاد زۆر جوانیش بێ ئەوەش بیست دینار لە حەقی نەخشی سەر مستیلەکەدا چیتریش پارە ویست بەسەر چاوان ئەمجار شاگردە و دینارێکی بەخشیش پێدا هەمان سەریان لە بەخشندەی کوڕەکە سوورما چی لە دەستگا و پێویستی زەڕەنگەری لە دوکان هەبوو لە ماڵەوەش هەی بوو بۆی دەستکاری جوانتر و شتومەکی تایبەت بباتەوە لە ماڵەوە خۆی درستی بکە لە لایەکی ترەوە نەیویست شاگردەکانی وەکو خۆی زانا و پسپۆر بن لە زێڕەنگەریدا حەزینە کرد لە خۆیەوە فێری پیشەکە نەبن خۆ ئەگەر ژنە مناڵ کارەکەی بەرامبەری دابنیشتایە ئەوە زۆر بە زەوق و شەوق و کاریە کرد و وردەکاریەکی لەو نەخشی زێڕەدا کرد کە هەر شایستی شازادە و هەرە دەوڵەمەندەکان بوو ژنەکەی لی پرسی نیازت هەیە چی لەم پارچە زێڕە بکەی ئەیژوتی ئەمە نرخەکەی 500 دینارە ئەمەوێت مستیلێکی لێ دروست بکەم لە دوکانەکەم ئەمەندەی دینار بە مندا هەر شاگردە و یەک دیناری خەڵات کرد دەمێک باسی جوانی قۆزیە کرد دەمێکیش بەخشندەی و دەست بڵاویەکەی دوکانی ئەگیڕایەوە کارێکی کرد کە کوڕی لای ژنەکەی خۆی خۆشەویست کرد کە ژنەکەی لای خۆشەویست بوو پرسی ئایا هێندەی من شۆک و شەنگە پیاوەکەی وتی هەموو سیفەتەکانی توی تێدایە من دڵت ڕاگرم ئەگەر نا هەزار هێندەی تۆ جوان و قۆزە هەر چەند ژنەکەی بێدەنگ بەڵام هێندەی تر حەزی لەو کوڕە کرد ئەم جا بەدەم دروستکردنی مستیلەکەەوە جوانی و قۆزی و سیفەتە باشەکانی ئەو کوڕی ئەگەڕایەوە کە مستیلەکە تەواو بوو دایە دەست ژنەکەی ئەویش لە پەنجەی کرد ڕێک پڕ بە پەنجەی بوو بۆیە وتی پیاوەکە زۆرم حەز لە مستیلەیە لەبەر ئەوە لە پەنجەی دەرناهێنمەوە زرنگەر وتی تۆ لە پەنجەی دەربێنە و با بۆی بەمەوە گەر پێی فرۆشتم ئەوە بۆت ئەهێنمەوە گەر نەی فرۆشت پارچە زێڕێکی تری لێکڕم و دیسان بۆ دروزەکەمەوە ئەمە حاڵی زڕنگەر و ژنەکەی بوو لەو لایشەوە قەمەر زەمان بەیانی ڕۆژی دواتر لە خەو هەستا و دوانیان خواردنی بەیانی سەد دیناری برد و چوو بۆ ماڵی سەرتاش و سەد دینارەکەی بۆ ڕاگرت ژنە وتی بیبە بۆ باوکت لەسەر تاشخانەکە ئەم جاژنە پرسی چۆنم پێوتیت جێبەجێت کرد کوڕە بازرگان وتی بەڵێ ئەمجا پێیوت ئێستا بڕۆ بۆ دوکانی زەڕنگەر گەر مستیلەکەی تەواو کردبوو دایە دەستت بیکە بەسەری پەنجەتەوە و هەرزوو دای بکەنەوە بڵێ وەستا گیان بەخوا هەڵت کردووە ئەمە تەنگە بە پەنجەم گەروتی زۆر باشە ئەیشکێنمەوە و گەورەتر بۆت لە قاڵ بدەمەوە تۆیش بڵێ پێویست بە خۆماندووکردن ناکە ئەمە ببەخشە بە یەکێک لە کەنیزەکانت پارچە زێڕێکی ترت بۆ دێنم پارچەیەکی دی زێر بدەرێ و ئەمجا هەر شاگردە و دوو دیناریشی بدەرێ کوڕە بازرگان جارێکی دی چووەوە ژنە سەرتاش چۆنی ئامۆژگاری کردبوو بەو شێوەی ڕفتاری کرد کاتێک پاریت دا بە وەستای زەڕنگەر زەڕنگەرەکە وتی گەورم ئێمە دوای تەواوکردنی کارەکە پارەی لە کڕیارانمان وەرەگرین کوڕە بازرگانی ژوتی ئەم سی دینارە تەنیا پارەی نەخشەکەیەتی کە تەوا بوو پارەت ئەدەمێ ئەم جاخوا حەفیزی کرد و ڕۆشت زەڕنگەر هێندەی تر سەری سوڕما لە بەخشندەی ئەم لاوە بازرگانە هەروەها شاگردەکانیش پێیان سیر بوو کە ئێوارە گەڕایەوە بۆ ماڵەوە کەوتەوە کارکردنوتی ژنەکە لە ژیانمدا بەخشندەی وەکو ئەم کوڕم نەدیوە تۆیش شانست تێ چونکە مستیلەکەی دوێنێ شەو دروستم کرد و تۆ حەزت لێ کرد ئەمڕۆ بە خۆڕایی بەخشی وتی بی دەبێ یەکێک لە کەنیزەکانت بەسەر هاتەکەی بۆ جێڕای و ئەم جاوتی لەوە ناچێت ئەمە کوڕە بازرگان نەبێ هەبێت و نەبێت کوڕە شازادەیە هەرچەند زێڕەنگەر بۆ ژنەکەی وەسەکرد زیاتر خۆشەویستی کوڕە ئەچوە دڵ و مێشکی ژنە زێڕەنگەرەوە ئەم جا مستیلەکەی کردە پەنجێ و زۆر پێ خۆشحاڵ بوو وەستای جەڕنگەریش مستیلێکی جوانتری بۆ نەخشاند و کەمێک گەورەتر بۆی دروست کرد دیساندایە و دەست ژنەکەی ئەویش کردیە قامکی ژنە مناڵکارەکەی چوە بەردەم مێردەکەی وتی سەرنجی هەردوو مستیلەکە بدە پێکەوە چەند جوانن پیاوەکە پێکەوە جوانن بۆیە حەزم لە هەردووکیانە مێردە زەڕەنگەرەکەی وتی پەلم لێمەکە بەڵکو ئەمەیانت بۆ لە کوڕەکە بکڕمەوە ئەو شەوە نووسن بۆ بەیانی زەڕەنگەر مستی لە نوێەکەی هەڵگرت و ڕۆیشت بۆ دوکان ڕۆژی دواتر کوڕی بازرگان چوو بۆ ماڵی سەرتاش ژنەکەی بەخێری هێنا و بەسەرهاتی دوێنێ پێجیێڕایەوە ئەم جاوتی هەستەوە بڕۆ بۆ ماڵ و ئەم جا پارچە زێڕێکی هزار دیناری بۆ بە بۆ دوکان گەر مستیلەی دووەمی تەواو کردبوو ئەی داتە دەست تۆیش لە پەنجەی بکە و خێرا دەری بهێنەوە بڵێ داخی گرانم بە پەنجەم نابێت و شلە پێی و گەورەیە ئەم جا پێت ئەڵێ گرنگ نییە ئەیشکێنمەوە و کەمێک بچووکتر بۆ دروستەکەمەوە تۆیش بڵێ پێویست ناکات ئەمیش بدە بە یەکێک لە کەنیزەکانت ئەم جا پارچە زێڕەکەی خۆتی بدەرێ و پێی بڵێ لەم پارچە زێڕێدی مستیلەکەم بۆ دروستکەوە دەستت ببە چل دیناری بدەرێ و بڵێ ئەمە تەنیا بۆ نەخشەکانێتی کە تەواوت کرد باقی پارەکەت ئەدەمێ ئەم جا وەرە دەرەوە و سێسە دیناریش ببە بۆ سەر تاشخانەکە و بیدە بە باوکت ئەیژوتی بەسەر چاو دوای ئەوەی چۆ ماڵ و پارچە زێڕ و پارەی پێویستێنا یەکسەر بەرە و دوکانی زێڕنگەر بووە سلاوی لێ کرد و دانیشت ئەم جا زێڕنگەر موسیلەکەی بۆ هێناوتی فەرموو لە پەنجەی کە کە تاقی کردەوە هەرزوو دەری هێناوتی وەستاجان هەڵی کارەکە ئەوەیە پەنجەی منت پێوانە نەکردووە تاکو بە گوێرەی چێوەی پەنجەم بێ زێڕنگەروتی جارێکی دی زێڕەکەی ئەشکێنمە و جارێکی دی بە پێوانە دای ئەڕێژمەوە کوڕە بازرگان وتی گرنگ نییە دەستی برد پارچە زێڕێکی دی هزار دیناری پێداوتی ئەم مستیلێ بدە بە کەنیزەکێک و مستیلەیەکی دیم لەمە بۆ دروست بکە ئەوەش چل دینار حەقی نەخشکردنی و باقێکی کە تەواوت کرد پێدەدەم زێرنگەر وتی کاکە پارەی زۆرم وەرگتووە تۆ بە بەخشندەی خۆت ئێمەت قەرزار بار کردووە کوڕەوتی هیچ نییە گەر لەو کاتەیدا سوالکەرێکیش بچواتە دوکانەکە کوڕە دینارێکی خێرەدایە ئەمجا هەستا و خواحافیزی کرد و ڕۆشت زێرنگەر کێوارە گەڕایەوە ماڵ و شەو دەستی کردەوە بەکارکردن بە ژنەکەی وت پیاوی وەکو ئەم کوڕە جوان و زمان شیرین و بەخشندەیە لە دنیادا نییە دیسان کەوتەوە سفکردن و پیاهڵدانی ژنەکەی پێیوت بێزەوەک ئەم هەموو چاکە و زمان شیرین و بەخشندەیەشی هەیە کەچی تۆ بانگ هشتی ناکەیت بۆ ماڵمان خۆ گەر میوانداری ناکەیت بانگی کەوە من میوانداری ئەەکەم و پەزێرایی ئەەکەم زەرەنگەر وتی بۆچی تۆ منت بینی ڕۆژێک لە ڕۆژان ڕەزی بم ژنەکەی وتی نەموتووە ڕەزیلیت وتومە بێهستیت سبەی ئێوارە بێ کوڕە بازرگان نەگەڕێتەوە گەر پەسەندی نەکردوون هات سێ بە سێ تەلاقی لێ بخۆ کا بێت هەر ببێتە میوانمان و لەگەڵ خۆت بهێنیتەوە وەستای زێڕنگەروتی بە چاوان ئەم جاکەوتە دروستکردنی مستیلە و تەواوی کرد بەیانی ڕۆژی سێم بەر و دوکان بۆ لەو لای شەو کوڕی بازرگان سێسە دیناری برد بۆ سەرتاش و چووە بۆ ماڵەکەی و دوای بەخێرانانی ژنەی سەرتاژوتی ڕەنگە میوارێ داوەتت بک بۆ ماڵی خۆیان لەگەڵی بڕەوە هەرچیەک ڕوویدا و لەو میوانداریەدا کرا سبێنێ 400 دینار ئەبەی لە سەرتاشخانەکە بیدە بە باوکت و وەرە بۆ لام و بۆم جێڕەوە کوڕی بازرگان وتی بە چاوان کوڕە هەر کاتێک پارەی پێنامە لەو پارچە زێڕانەی ئەبردە بازار و ئەیفرۆشت ئەمجا زرنگەر مستیلەکەی پێدا ئەویش لە پەنجەی کردووتی دەستەکانت خۆش بێ بەڕاستی دەستکارێکی جوان و ئەنتی کێ بەڵام داخی گرانم ئەم جارە گوناهی خۆمە چونکە زێڕەکەیم بەدڵ نییە بۆیە ئەم مستی لێش بدە بە یەکێک لە کەنیزەکانت چونکە زێڕێکی لەوە نایبترم هێناوە تاکو بۆم بکەیت بە مستیلا بەڵام ئەبێت وەکو ئەمە نەخشەکانی جوان بێ عوبەیدی زرنگەر پێی وت ئەبێ دەم شەو میوانی من بی کە کوڕی بازرگان نکۆڵی کرد پێی وت نابێت چونکە بەبێت تۆ بڕۆمەوە دەرمەکەن لاوەکە وتی تۆ ئەم سە دینارە بگرە لە حەقی نەخشەکانی مستیرە نوێەکەدا زەرەنگەر وەریگرت دوای ئەوەی پەیمانانی پێداکە لەگەڵی ئێوارە بڕاتەوە لاوەی بازرگان گوتی بەڵام ئەبێ ڕێم پێ بدەیت تاکو بگەڕێمەوە بۆ ئەو خانەی تێدام و پێیان بڵێم ئەمشەو ناگەڕێمەوە میوانم زەرەنگەر پرسی لە کام خان نیشتەجێی ئێژوتی فلان خان زەرەنگەر وتی دەی باشە ئێوارە دێم بە شوێنتدا کوڕی بازەگان وتی زۆر باشە ئێوارە زوو زەڕەنگەر چووە خانەکە بە شوێن کوڕەدا و لەگەڵ خۆی بردیەوە لە ماڵەوە کەوتنە دەمەتەقێ تاکو خواردنی ئێوارە دانرا دوای نان خواردنی ئێوارە قاو و شربەتیان هێنا شەو درنگانێک خەوبردنیەوە و تاکو بەیانی لێ نوستن ئەم جاژنە لاوە مناڵ کارەکە کەنیزەکەی نرد و هەندێ بڕنووتی پێدا و ڕایسپارت بیکاتە کونەلووتیانەوە ئەم جا هەردووکیان پژمین و بە ئاگا هاتنەوە ئەم جا کەنیزەکەوتی گەورەکانم ئێستا کاتی نوێژی بیانە دواتر مەسینە و تەشتی بۆ دەست نوێژ هەڵگرتن بۆ ئامادەکردن قەمەر زەمانوتی زۆر نوستین ڕازەکە بە هەستین زەرەنگەر وتی خەوی ئەم ژوورە زۆر قورسە هەموو بەیانێک زۆر درەنگ خەبەرم ئەبێتەوە کوڕەوتی ڕازەکەی دواتر کەنیزەکە نان و بەرچایی بۆ دانان و خواردیان زەرەنگەر چووە ئاو دەستەکەوە ئەژنەکەی هەلەکەی قستە و چۆلای کوڕی بازرگان و پێوت من بە مندە تاسم لێت ناشتێ ئەمەوێت هەموو تەمەنم لەگەڵ تۆدا بەسربرم جا بەوەی ئەم زەڕنگەرە دەستم لێ هەڵبگرێت و تەلاقم دابێ پیلانێکی بۆ بژێرم و دڵم لێ پیسکە هەرکە تەلاقی دام شت پێکەم و سامانەکەی ئەبەم و لەگەڵ تۆ گەڕێمەوە وڵاتەکەت هێندەم لە تۆ ئەوێ بە قسەم کەی باشە قەمەر زەمانوتی پەسەندمە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو ژنی زەڕەنگەر وتی گەرجارێکی دی پیاوەکەم هاتەوە تاکو و داوەتت بک بۆ ماڵی ئەمە بڵێشتی ئاوانابێ خۆ گەرزوزوو ببمە میوانە تۆی شەو لەگەڵ من بیت ئەی خێزانەکە چی بکە جا باشترین چارەسەرەوەی لە نزیک ماڵی خۆتانەوە خانوێکم بۆ بەکرێ بگری ئیدی ئاسانە ئاساییە شەو بێت بۆلام تا درەنگ پێکەوە بین یان شەو تاکو درەنگ من لای تۆ بم لە ماڵی خۆتان ئەمە بیرۆکێکی چاکە لێم ڕوونە کە تۆ ئەمەد پێوت ڕاوێژ بەم نەکە منیش پێی ئەڵم خانۆکەی تەنیشتمان هی خۆتە و کرێچی تێدا داوای لێ بکە باچۆڵ بکە کوڕە بازرگانەکە بابی گوێزێتەوە ئەو خانوی تۆ کە ئەممان کرد پیلانی تریش ئامادەکەین کوڕە بازرگانەتی زۆر باشە ژنەی زرەنگەر هەستا و چۆ ژوورەکەی تر وەستا عبەیدی بازرگان هاتەوە ژوور دوای کەمێک میوان ماڵ ئاوای کرد و ڕۆشت ڕۆژی دواتر چۆ بۆ لای پیلان جێڕەکەی کە ژنەی سەرتاش بوو میوانداریەکەی بۆ جێڕایەوە پیلانەکەی ژنە زێڕەنگەری بۆ جێڕایەوە ئەمجا لە ژنەی پرسی پیلانی ئاوا چاک ئەبێت جێبەجێ بکەموانە تۆشتی باشترت لایە ژنەی سەرتاژ وتی کوڕەکەم لێرە بەدواوە پێویستت بە فڕوفێڵ و پیلاندانانی من نییە تا ئێرە و کاری من کۆتا بوو ئەم جا هەستا و چوە بۆ ئەو خانەی ژوورێکی تێداگرت بوو پاش نیوەڕۆی ڕۆژی دواتر و دوای ئەوەی کوڕە بازرگان مستیلەکەی وەرگتەوە عبێدی بازرگان چووە خانەکە و بە کوڕە بازرگانی وت ئەبێت ئەم ئێوارێش میوانی من بی ئەویش وتی کاری وا نابێ زەرەنگەر وتی بۆچی ئاخر من زۆر خاتری تۆم ئەبێ تۆ هاوڕێی خۆشەویستی منیت ئەویش وتی براکەم گەر هێندە هاوڕێتی منت پێخۆشە لە گەڕێکی خۆتان خانوێکم بۆ بەکرێ بگرە ئەو کاتە هەردووکمان ئەتوانی شەوانە پێکەوە بین و تاکو درەنگیش دواتر من لە ماڵی خۆم ئەنوم و تۆش لە ماڵی خۆت عبێدی زڕەنگەر وتی هەر زۆر ئاسانە چونکە بە تەنیشت خانۆکەی خۆمەوە خانوێکی دیم هەیە کرێچی تێدایە ئیزنیە دەم و تۆ بگوێزەوە ناوی کەوا بوو فەرمو با ئەم شەویش بڕۆینەوە ماڵی خۆمان کوڕە لە تەکی داڕۆشت و ئێوارە تێر و پریان خوارد و دواتر کەوت نەقاوە خواردنەوە ژنی بازرگان کەمێک دەرمانی هۆشببەری کردە قاوەی مێردەکەیەوە دوای کەمێک وەستا عبیت خەوی لەکەوت هەردووکیان دەست و قاچیان گرت و بردیانە سەر نوێنەکەی خۆی و درێژیان کرد ئەمجا هاتنەوە پێکەوە دەستیان کردە گفتوگۆ و یاری پێکەنین بەیانی کە عبەیدی زەڕەنگەر بە ئاگا هاتەوە نان و بەرچایی لەگەڵ میواندا خوارد چووە ماڵە دراوسەکان و بە کابرای کرێکی وت براکەم ئێدەی پێویستم بە خانوەکە هەیە بەڵکو و بۆم چۆڵکەی کابرای کرێکی لە وڵام داوتی بە چاوان هەر ئەو ڕۆژە کرێکی خانۆکەی بۆ چۆڵ کرد لەو لایشەوە ژنی زڕەنگەر هەواڵی نرد بۆ قەمەر زەمان و پێیوت ئەم شەو تۆ مێردەکەم داوت بکە و لای خۆت با بمێنێتەوە ئەمجا هەر زوو نردی بە شوێن چەند وەستایەکی خانوبەرەدا و پێیوتن لە پارە پێتان ئەدەم ژوورێکی ژێرزەمین لە حوشەکەمدا دروست بکەن و هەرزوو کۆنکرێتی بکەن و گڵی حوشە و هاخکەی بەسەردا بکەنەوە بە شێوەک نەبینرێ کونێکم بۆ تێبکەن و بچێتەوە سەر حوشەی خانۆکەی تەنیشتم و دەرگایەکی شارەوەی تێدا بۆ دابنێن وەستاکان لەبەر تەماعی پارەی زۆر کرێکارێکی زۆریان هێنا و لە دوو ڕۆژدا کارەکان زۆر بەڕێک و پێکی بۆ کرد بە شێوەیەک هەر کەسێک بچوایەتە ناو ئەو دوو خانوەوە هەستی بە ژێر زمینە بچووکە و ئەو تونێلی ئەچووە خانووکەی ترەوە ناکرد ڕۆژی سێم قەمەر زەمان شتومەکی خۆی گواستەوە بۆ خانووکە و هەستی بە هیچ ئاڵ و گۆڕێک نەکرد نیوەشە و هەر ئەو ئێوارەیە ژنە مناڵکارەکەی زەڕەنگەر هاتە ژوورەوە بۆ لای قەمەر زەمان ئەمیش زۆری پێسێر بوو کە لی پرسی کچۆڵی جوان دەستی گرت و بردی دەرگاکەی پیشانداوتی ئا ئەمەم دروست کردووە ئەم جا گەڕانەوە دەستیان کردە یاری و پێکەنین تاک و بەرەبیان ژنە زەڕەنگەر دوو تورەکە پارەی لە پارەکانی زەڕەنگەردا دەست کوڕە بازرگان لە تونێلەکەەوە خۆی کردەوە بە ماڵی خوێندا بەیانی زەڕەنگەری مردی هەستا بۆ نوێشکردن ئەم جا خواردنی بەیانی بۆ ئامادەکرد مەبێدی زەڕەنگەر بەرەو دوکان بۆ ژنەکەشی بە ژێر زەمیندا چوە ئەودی قەمەر زەمانی هەستان و نانیان پێکەوە خوارد دوو تورەکە پارەی تری بۆ دانا ئەم جاگەڕایە ماڵی خۆی و قەمەر زەمان بەرەو بازار بوو لەو لایشەوە عبێدی زەڕەنگەر دوکانی کردەوە بۆ ئێوارە قەمەر زەمان کە گەڕایەوە ماڵی خۆی سێری کرد دەکی سەی بۆ دانراوە کە زێڕ و مرواری و یاقوتیان تێدایە هەڵی گرتن زێڕەنگەر چوو بە لای کوڕە بازرگان و لە هۆڵەکە لێ دانیشتن و کەوت نەگفت و گۆ تاک و درەنگ پێکەوە بوون ژنە زەڕەنگەر دوو کوپ قاوەی لە ژێر زەمینەکەەوە بۆ هێنان و یەکێکیان دەرمانی هۆشبەری تێدابوو دایە قەمەر زەمان و ئەویش دەرخواردی زەڕنگەریدا لە هۆش خۆی چوو ئەم جا کەوتنە یاری و پێکەنین دواتر ژنە مێردەکەی هەستان و ڕۆشت و ماڵی خوێن دوای ماوەیەک ژنە زەرەنگەر چەقۆیەکی زەڕینیدا بە قەمەر زەمان وتی ئەم چەقۆیە دەستکاری مێردەکەمە و لە زێر دروستکراوە کاتی خۆی چەندین چەقۆی بۆ دەوڵەمەندان دروست کردووە دواتر ئەم چەقۆی بۆ خۆمان دروست کرد و لە سندوقێکدا داینا و کوڵۆمیدا و هەڵی گرتووە جا تۆ ئەمە ببە و بیکە بە پشتێنەکەتدا بچۆ بۆ دوکانی مێردەکەم و پیشانی بدە بڵێ ئەم چەقۆیم لە بازار کڕیوە بزانە نەخەڵەتاوم ئەویش کە سەیری کرد یەکسەر ئەیناسێتەوە کە خۆی دروستی کردووە پێی ئەی بە بێ بڵێ کە هی خۆیەتی لێ دەپرسێ بڵێ دوو کەسم بینی شەڕیانە کرد لە یەکترم دوورخستنەوە و ناوبژیم کردن ئەم چەقۆیە بە یەکێکیان بوو گوێم لێ بوو شەڕکەرێکیان لەوی تری پرسی ئەو چەقۆیت لە شوێ بوو ئێژوتی ژنە دۆستێکم هەیە هەر جارێ ئەچم بۆ لای دواتر پارەم ئەداتێ دوجار چوم ئەم چەقۆی بە دیاری پێدام چونکە دەستی نەگەشت بۆ جزدانی مێردەکەی پێشی وتم کە ئەمە چەقۆی مێردەکەیەتی ئیتر منیش زۆرم بەلاوە جوان بوو لێم کڕیەوە بە سێسە دینار ئاخۆ گرانم کڕیوە یان هەرزان بزانە مێردەکەم چی ئەڵێ دوای کەمێک دوکانەکە جێبهێڵە و وەرەو بۆ ماڵ لەبەر دەرگای ژێرزەمینەکەدا چاوڕاند ئەەکەم تاکو و چەقۆکەم بدەیتەوە قەمەر زەمان وتی بە چاوان چەقۆکەی لێوەرگرت و چۆ بازار و لێو بۆ دوکانی عوبەیدی زەڕەنگەر زەڕەنگەر بە خێری هەناو داینا کە سەیری بەر پشتێنەکەی تر چەقۆکەی خۆی ناسیەوە لە دڵی خۆی داوتی ئاخۆ چۆن ئەم چەقۆیی من گەشتۆ تا دەست قەمەر زەمان تۆ بڵێ ئەوەکەی من بێ بەڵکو و چەقۆیەکی تر بێت و لەوەی من بچێ لەم سێ و دوی خۆی دابوو قەمەر زەمان چەقۆکەی دەرهێنا و دایە دەست عوبێدی زەڕەنگەر وتی سێرێکی ئەم چەقۆی بکە کەوەستای زەڕەنگەر لێ وەرگرت و سێری کرد ناسیەوە بەڵام پێی شەرم بوو بڵێ ئەمە چەقۆی منە لی پرسی لە کوێت کڕیوە ژنە زەڕەنگەر چۆنی پێوت بوو ئاوا بۆ زەڕەنگەری جێڕایەوە ئەم جاوتی بەو پارەی کڕیوتە هەرزانە چونکە بای 500 دینارە قەمەر زەمان قسەی بۆ کرد و زێڕنگەریش بیری هەر بەلای ئەوە بوو ئەم چەقۆیە بۆ گەشتوتە لای ئەو شەڕەنگێزانە قەمەر زەمان و تیوەستا جانێستا سەرت قاڵە من ئەڕۆم و دواتر یەکتر ئەبینینەوە چەقۆکەی لێوەرگرت و هاتە دەرەوە خێرا خۆی گەیاندەوە ماڵەوە سەرنجیدا ژنە زەڕەنگەر لەبەر دەرگای ژێر زمینەکەدا چاوەڕوانێتی کە لی پرسیوتی پێیوتم ئەم چەقۆی بای 500 دینارە و هەرزان کڕیوەتی بەڵام سەرنجمدا ڕەنگی تێکچوو بوو منیش جێم هێشت و هاتمەوە ژنەوتی بێنە چەقۆکەم بدەرەوە ڕۆشتەوە ماڵی خۆی و چەقۆکەی لە نێو سندوقەکەدا و لە شوێنی خۆیدا دانایەوە لەو لایشەوە زێڕەنگەر لە دڵە ڕاوکێت دامایەوە دواتر لە خۆی پرسی جا ئەم گومان و دڵە ڕاوکەی بۆ چییە ڕۆمە و ڕاستی و ناڕاستی لێک جیاکەمەوە گەڕایەوە ماڵ بە هەناسە بڕکێ و پرسی کواچەقۆکەم ژنەکەی وتی ئەوە چیتە پیاوەکە کە پرسیارەکەی دووبارە کردەوە ژنەکەی وتی لە سندۆقەکەی خۆیدایە زەڕەنگەر وتی بۆم بێنە ژنەکەی سنگی خۆی کوتاوتی ئەترسم تووشی شەڕ بۆ بیت و بتەوێت بەم چقۆیەکێک بکوژی ئەم جاوتی نات دەمێت تا سوێندم بۆ نەخۆی لە کەسی پێنادەی ئەویش سوێندی بۆ خوارد ئەمجا چوو سندوقەکەی هێنا بەردەستی مێردەکەی و سەری هەڵدایەوە زێڕەنگە سێری کرد و هەندێک ئەم دی و ئەو دیوی کردوتی چەند سەیرە ئەم جادایە و دەستی وتی بیخەوە سندۆقەکەی خۆی ژنەش لێ وەرگرت و پرسی پێم بڵێ ئەمە چی بوو مێردەکەی وتی ژنەکە قەمەر زمانیش چەقۆیەکی لەم شێوەی پێبوو منیش کە داوام کرد لە سندۆقەکەی خۆی دابوو دڵم پاک بووەوە ژنە پێیوت پیاوەکە ئێدی چاوەڕێی چاکیت لێ ناکەم کە ئاوا دڵت لێ پیس کردوم زەڕەنگەر کەوتە پۆزشێنانە و داوای لێبوردنی لەکرد ڕۆژی دووەم سەعاتی مێردەکەی کە بەدەستی خۆی زەرکەفتی زێڕی کردبوو لە شارەکەدا کەس لە ئەو سەعاتەی نەبوو دای قەمەر زەمان و ئامۆژگاری کرد کە بچێت بۆ لای مێردەکەی و پیشانی بدات و پێی بڵێ لاوەکەی دوێنێ هاتەوە هەمان شوێن کە ئەمڕۆ بێدا ڕۆشت بانگی کردموتی ئەم سەعاتەیشم لێ ناکڕی منیش سیرێکم کرد و لێم پرسی ئەم ساعتە چۆن دەست تۆ کەوتووە وتی لە لای دۆستەکەم بووم دواتر ئەم سعاتە کە هی مێردەکەی بوو دای بە من منیش زۆرم پێ جوان بوو بە پ دینار لێم کڕی سیرێکی بکە بزانە گرانم کڕیوەیان هەرزان بزانە چیت پێڵێ دواتر زوو گەڕێ و ماڵ و خێرا سعاتەکەم بدەوە قەمەر زەمان بە قسەی کرد و سعاتەکەی لێوەرگرت و ڕۆژ بۆ بازار و لێو بۆ دوکانی عوبەیدی زەڕەنگەر ژنەکەی وتی پیاوەکە ئی کێشەیەم سەعاتە چییە زەڕەنگەر وتی بەڕاستی نازانم چی بڵێم ئەم جاوتی چی بێت لە تۆنهێنی یەکەم جار ئەو چقۆم لای دراوسەکەمان بینی دەستکاری خۆم بوو زۆر چاکناسیم و لە وێنەیشی نییە لە داهێنانی مێشکی خۆم بوو هەواڵەکەشی جۆرێک بوو جگەری داخەکرد ئەم ڕۆژ هاوڕێکم سعاتێکی پیشاندام خۆم کاتی خۆی زاخاوم داوە لە هەموو شاری بەسرەدا لە وێنەی نییە کە هەواڵی ئەو سعاتم پرسی جۆرێک بوو دڵم پێوشرا ئێستاش سرم لە خۆم سوورماوە مێشکم کار ناکە خۆشم نازانم بۆم لێ هاتووە شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو